ئەو شتەی کەوا مرۆڤ دەخاتە ژێر باری بەرپرسیاریەتی دینیەوە هەر کەسێ ئەمەی هەبێ مکلفە لە تەمەنی باڵغ بوونەوە بە عیبادەت و پەرستشی خوای پەروەردگار هەر کەسێ ئەمەی تیا بێ و خوای گەورە پێی بەخشی بێ بەرپرسیارە بەرامبەر بە یاسا و حوکمەکانی یاسای دونیاییشی بەسەرا جێبەجێ دەبێ ئەویش بریتییە لە خەڵاتی خوای پەروەردگار بۆ مرۆڤ کە خەڵاتی عەقڵ و ژیرییە بە پشتیوانی و ویستی خوای پەروەردگار لە وتاری ئەم جمعەیەماندا باسی ئەو خەڵاتە گەورەیە دەکەین کە خوای گەورە بە ئێمەی بەخشیوە کە خەڵاتی عەقڵ و ژیرییە کە بەڕاستی لە دوای دین و ئیمان گەورەترین خەڵاتی خوا لەسەرمان ئیماندارانی بەڕێز ئەم خەڵاتی عەقڵەیە ئەم ژیریەیە کە پەروەردگارمان پێی بەخشیوین چونکە ئەگەر ئینسان ئەو ئەندامە جوانانەی لاشەی تەماشاکات تەنها بەس عەقڵی لێدا ببڕە ئەبینی ئەو ئینسانە ڕێک و پێکە بەو هەموو ئەندامە جوانەوە بەو هەموو ڕێک و پێکیەوە وای لێدێ کە عەقڵی لەدەستدا بێزی لێ دەکرێتەوە خەڵک دوورە پەرێزی لێ دەکەن خەڵک خۆی لێ دەپارێزن ئەو ئینسانە کە عەقڵی لێ کرایەوە پەروەردگار نوێژیشی لەسەر لادەبا لە هەموو حکومە شەرعیەکانە تەماشاکە یەکێ لە مەناتی تەکلیف کەوا ئینسان تەکلیفی شەرعی لەسەر بێ بریتێ لە بوونی عەقڵ عەقڵ ئەوەندە گەورەیە نوێژ بە گەورەی و عەزەمەتی ئەو ڕوکنە ئیسلامیەوە حەتا لەحەزاتی سەرەمەرگ کە بژۆڵی چاویشت ئیش دەکا دەبێ نوێژ بکەی پەنا بەخوا کە ئینسان عەقڵی نەما ژیری لە دەستدا خوا دەفەرمێ نوێژیشی لەسەر واجب نەماوە لە قیامەتا محاسبەی ناکە لەسەری عەقڵ ئەوەندە گەورەیە عەقڵ شوێنەکەی لە مێشکایە مەغزەن و دروستکەری ئەم عەقڵە مێشکە کە مێشک هەر بۆ خۆی دروستبوونەکەی موعجیزەیەکە بەڕاستی نە گۆشتە نە کڕکڕاگەیە نە ئێسقانە بریتییە لە تۆپەڵێک تۆڕ و چندراوی چەوڕی و پڕۆتینی ئەوەندە ناسک و شلە دەست لە مۆخی ئینسان دەستێت چێتە ناویەوە ئەوەندە بێهێزە ئەوەندە لاوازە ئەوەندە نەرمە بەڵام خوا لەو کاسەی سەرەدا بە هەموو شێوازێکی پارێزگاری پارێزگاری لەم مێشکە کردووە ئەم مێشکە لە ئینسانێکی پێگەیشتووی تەواودا کێشەکەی نزیکی 1400 گرامە لە سەتا دووی لەشی ئینسان پێک دێنێ لەشی تۆ سەد بەش بێت دوو بەشی مێشکە بەڵام لە سەتا بیستی وزەی لەش مێشک بەکاری دێنێ بۆیە زۆر جار دەبینی کەسێک دەخوێنێتەوە دەنووسێتە لەبێ دەڵم ماندووم خواردنی باشم دەوێت ئەڵێ خۆ کرێکاری نەکردووە بە پێچەوانەوە مێشک ئەوەندەی بەکاربێ پێویستیشی بە وزەی باش هەیە بۆیە لە سەتا بیستی وزەی ئەم لاشەیە مێشک بەکاری دێنێ یەک ملیار خانە لە مێشکا هەیە لەو هەزار و ساڵ ناگاتە کیلۆ و نیوێک ناگاتە کیلۆ و نیوێک یەک ملیار خانەی تێدایە کلی خانەیەکیشی ده هەزار وەیاری پێوەیە بۆ ئەندامەکانی لەش کلی خانەیەک یعنی دە هەزار ملیار خانە بەو وارە بەو مێشکەوە بەندە سبحان الله تا عقل تا تقبلی ناکە ئەم مێشکە بەس پەروەردگار خۆی ئەزانێت چۆنی دروست کردووە تەنانەت تۆ خواردن دەخۆی ڕاستەوخۆ دەماری تایبەت هەیە لەو مێشکەتەوە هاتووە بە کۆڵۆنتەوە بەسراوە زۆر کەسێ دایمە کۆڵۆنی دێشێ سکی دێشێ گرفتی هەیە ئەوە هی مێشکی ماندووە ئەوە مێشکی ماندووە مێشک داوێتە ناو معدەشی مێشک داوێتە ناو سیەکانی ناوێتە ناو دڵی هەرچی ئەندامێک نینۆکێکی لەشی تۆ دەمارێکی وا بە مێشکەوە بەندە سبحان الخالق ئەم مێشکی مرۆڤە ئەم هەموو مولولەشی هیچی بۆش نییە ده هزار خان گەێنەر ڕایەڵە هەیە بە یەک ملیار خانەی مێشکەوە بەندە هەمووشی ناوی بۆریەکە بۆشە جا وەرە بیری لێ بکەوە بەو هەموو باریکیەوە کەچی ناوەکەی خواردنی پیا تێدەپەڕێ ئیشاراتی کیمیایی تیا تێدەپەڕێ ئەمر و فەرمان و نەهی تیا بەو شوێنەدا دەڕوا مێشکی پیاو 1365 گرامە مێشکی ژن بچووکترە 1275 گرامە بەڵام ئەمە معنایەوە نییە کە دەڵێ مێشکی ژن بچووکترە ژن کەم عەقڵترە چونکە کاتێک کە ئەنشتاین کە دەڵێ ئەنشتاین هیچ کەسێ نییە بزانێت چەند زانا و دانا بووە کاتێک کە ئەنیشتاین مرد مێشکەکەیان کێشا هەزار و دوو سەد و سی غرام بوو واتە مێشکی ئەنیشتاین لە مێشکی ئافرەتێکی بچووکتر بوو بە مێشک بە قەبارە کەچی ئەو هەموو علمەشی تێدا بوو بۆیە ئەوەی کە لە کوردەواریا وتراوە سەری زل دەوڵەتە ئەساسێکی زانستی نییە سەر بۆ نیە زل بێ سەرەوەی عەقڵی زۆری تێدا بێ ئەمجا دەوڵەتە هیچ ئەندامێکی لاشە نییە کە ئۆکسجینت لێ بڕی نەمرێ بەڵام خوای گەورە علمی وای ئەزەلی خۆی وایە مێشکی وا دروست کردووە چوار دەقە تا شەش دەقیقا مێشکی ئینسان بەبێ ئۆکسجینیش کار دەکا بۆیە ئەمە ئەمە بۆ بۆیە ڕۆژگارێک زانستی مرۆڤایەتی ئەمە بەکاربێنێتەوە بۆ مرۆڤایەتی ئێستا لە مانگی پێنجی ئەم ساڵی 2012دا لە وڵاتی مەکسیک لە ئەمریکای باشوور لە مەکسیکۆ لە پایتەختی وڵاتی مەکسیک کابرایەک تەمەنی پەنجا و چوار ساڵ بوو چەندین ساڵ بوو تاوەری کارەبایی لێی دابوو هەردوو قۆڵیان بڕیبووەوە هەردوو قۆڵی وشک بوو بڕیبوویانەوە لە مانگی پێنجەم ساڵدا گەنجێکی تەمەن 24 ساڵ لە کاتی سەرمەرگا خاوەنی جەستەیەکی بەهێز دوای ڕوخسەت لە پێش مردنی خۆی و کەس و کار و وەرەسەکانی هەردوو قۆڵی ئەمەیان لێکردەوە چونکە هەر دڵی مردبوو هێشتا مشکی کاری دەکرد ها پێش ئەوەی مێشک لە کار بکەوێت دەتوانی ئەندامەکان لێ بکەیەوە ئەم ئەندامە لە کار ناکەوێت قۆڵەکانیان لێ کردەوە زەرعیان کرد بەو کابرا بێ قۆڵەوە قۆڵەکانی کەوتنەوە ئیش زانستی مرۆڤایەتی پەروەردگار ئەمەی بە مێشک بەخشیەوەی ڕۆژێ علم ئاوا بە ئینسانێک کە لە سەرمەرگی مردنایە و یەقینەن دەمرێ خۆڵ ببەخشێتەوە بە ئینسانێک کە چەند ساڵ هەر و دەستی لەدەست داوە بەڵێ خۆشەویستان مرۆڤ کە لەدایک دەبێ خوا لەناو ئەو مێشکەدا کۆمەڵک معلوماتی پێ بەخشیەوە پێویستی بە فێربوون نییە بە پێی زەمەن و گەورەبوونی ئەم منداڵە ئەم عەقڵە بۆ خۆی کار دەکا بەڵام دواتر کە گەورە بوو ئەو شتانەی کەوا پێویستی بە هەوڵدان و فێربوونە مرۆڤ ئەمجا خۆی فێریان دەبێ هەر علمێک فێربووی هەر وشەیەک فێربووی هەر زانستێک فێربووی لە ناو مێشکە بازنەیەکی بۆ دروست دەکرێت وەکو لە ناو کۆمپیوتەرە ئاڵە فایلێکم کردوتەوە بۆ فڵان شتە فایلێکی بۆ دەکەی و خەزنی دەکەی دوای بیست ساڵی تر بتەوێ یەکسەر کۆمپیوتەرەکە بۆت ئاماژە پێ دەکاتەوە فایلەکەت بۆ دێنێتەوە مەیدان عەقڵی ئەم ئینسانە سبحان اللە مێشکی ئەم ئینسانە ئاوا پڕە لە فایل بۆیە ئەو شتەی کە بوو بە فایل قەل لە بیرت ناچێتەوە ئەوەی کە نەبوو بە فایل دوای دە دەقە لە بیرت دەچێتەوە مێشک خەزنی نەکردووە لەناو کۆمپیوتەری مێشکا خەزن نەکراوە بۆیە خەڵکێک هەیە سەری سوڕمانی خۆی دەردەبڕڵێت کۆمپیوتەر چ زانستێکی گەورەیە بەڵام سەیری ئەو پەروەردگارە بکە کە مێشکێکی دروست کردووە و کۆمپیوتەری بەو مێشکە دروست کرد بەڵە خۆشەویستان مێشک تا تەمەنی سی و نۆ ساڵی لە ڕووی قەبارەوە هێستا گەشە دەکا لە نیو لە سی و نۆ ساڵیدا لە گەشەکردنی بواری مادیەوە دەوەستێ زاکیرەی ئینسان بیرەوەری ئینسان تا تەمەنی 25 ساڵی دەڕوا لە 25 ساڵیە زاکیرەی ئینسان ئەمجا بەرەو لاوازی دەڕواتەوە تا بیست و پێنج ساڵی تا ئەو قۆناغەی کە ئینسان زانکۆ تەواو دەکا تەواوی مێشک و ئامادەی تێدایە بۆ زاکیرە و بەهێزی و یادەوەری لە دوای ئەوە وردەوە لە ڕۆژ بە ڕۆژ ئینسان زاکیرەی کەمتر دەبێتەوە زانیاری لەسەر مێشک زاناکان دەفەرموون تا ئەم لەحزەیەش وا دەبیندرێ سندوقێکی گەورە بێنە بەرچاوت کونێک کونی کونی بچکۆلەی تێدا بێت لە کونێکی بچکۆلەوە بڕوانێ ناو سندوقەکە بەڕێزان هەر تۆزێکی دەبینی ئەم سەراوسەرەکانی و پەناو قەسیرەکانی ئەو سندوقە نازانی چۆنن چونکە تۆ لە یەک کونی بچووکەوە دەڕوانی وەڵڵاهی ئەوەی عیلمی ئەم دکتۆرانەی ئەم سەردەمە بەم زانست و تەکنەلۆژیا پێشکەوتووی ئێستا هەیە وەکو ئەوە وایە لە کونێکی بچکۆلەوە بڕوانێ ناو سندوقێکی گەورە هێستا نازان مێشک خۆی چی لە ناودا هەیە دکتۆرەکانیش سەریان سوڕماوە جا ئەمە مێشک بۆ خۆی دیارە لەبەر چاوە بەڵام عەقڵ سبحان الله عەقڵ هەر نادیارە هەر عەقڵ نازانی چۆنە ڕەنگی بۆنی تامی دروستکراوی ئەو خەڵاتە خواییە بەس پەروەردگار خۆی ئەزانە چۆن بە مرۆڤی بەخشیوە بۆیە عەقڵ پەیامەکانی مێشک جێبەجێ دەکا و ڕێکیشی دەخا مێشک ئەمرت پێ دەکا ڕقت هەستا و ڕقت لە فڵان کەسە بڕۆ بیکوژە عەقڵ ئەگەر تەواو بێت وان نا نەکەی ئەم فەرمانەی مەشک جێبەجێ مەکە ئەم کارە مەکە کەواتە عەقڵ ئەو هەڵسوڕێنەرەیە کە کارەکانی مێشکمان بۆ ڕێک دەخا بۆیە ئینسان لە سەرگەردانی بەهۆی عەقڵەوە دەپارێزرێ بەڵام کام عەقڵ بەسوودە سفیانی سەوری ڕەحمەتی خوا لێ بە قسەیەکی گەلێ جوانی هەیە دەفەرمێ ئیماندارانی بەڕێز عەقڵ ئەوە نییە چاکە و خراپە لە یەک جیا بکاتەوە عەقڵ ئەوەیە کە چاکە دەناسێ و شوێنی دەکەوێ خراپەی کە ناسی شوێنی ناکەوێ زۆر کەس هەیە شوێن خەڵکانی خراپیش دەکەوێ یەقینیشی هەیە کە دەشزانێ خراپە و شوێنیشی دەکەوێ کەواتە ئەم عەقڵەش ئیسفادەی بەم پیاوە نەگەیان بەم کەسە نەگەیان ژیری ئەوەیە کە چاکەت ناسی شوێنی بکەوی بەردەوام بی لەسەری کە خراپەت ناسی خۆتی لێ بپارێزی ئەم جەستەی ئێمە خوای پەروەردگار سەرەتا لە قوڕ دروستی کردووە وەکو سەیارەیەک بێنە بەرچاوت دروست کرابێ بەڵام بزوێنەر محرک مەشینەی تیا نەبێ جەستەی ئەم ئینسانە خوای پەروەردگار لە قڕ دروستی کرد نەدەجوڵا هەر هەناسەیەکی تیا نەبوو خوا ڕوحی بەبەرا کرد مەشینەکە ڕوحە کەوتە کار بەڵام ئایا هیچ ئۆتۆمبیلێکت بینیوە هەر چەند لە بیسم و بۆدیدا تەواو جوان بێ لە محرک و مەشینە بێ عیب بێ بەڵام شۆفێرێک بەڕێوەی نەبا خوای پەروەردگار بە ویستی خۆی بە هەر کەسێک کە بیەوێ و مەیلی لێبێت دەبەخشێ حیکمەت و دانایی و ژیری هەر کەسێکیش خوا عەقڵ و ژیری و دانایی پێبەخشی ئەوە بەڕاستی خێرێکی گەلە گەورەی خوا پێبەخشیوە هیچ کەسیش لە خەڵاتی ئەم عەقڵ و داناییە تێناگا ئللا فامیلەکان نەبن ئول الئەباب نەبن کەواتە وەڵی زۆر کەس هەیە خەڵاتی عەقڵی هەتا ئێستا بیریشی لێ نەکردوێتەوە بۆیە بە پێویستم زانی ئەم جمعەیە لەسەر عەقڵ بدوێین با بیری لێ بکەینەوە با بزانین خوا چ خەڵاتێکی گەورەی پێ بەخشیوین تا لە عەقڵ سودمەند بی ئیماندارەیانی بەڕێز با ئەم کارانە بکەین یەکەم خوا ناس بە چونکە یەکەم شتێک کە ئینسان پێی بوترێ ژیر ئەوەیە خالقی خۆی بناسێ واللهی جەریمەیە واللهی گوناهە بە ئینسانێک کە نەزانێ خالقی کێیە کە سوزدە بۆ پەروەردگارێک نەبا کە ئەم عەقڵی پێ بەخشیوە پێی بڵێ بەخوا عاقڵە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی زەمانێک دێت دەڵێت بەخوا فڵان کەس عاقڵە بەڵام بەقەدەر ما باڵی مێشوولەیەک ئیمان لە دڵیا نییە ئەوە ئەمڕۆیە هەر کەسێک کە دەیەوێ ژیریەکەی سەلامەت بێ با سوزدە بۆ پەروەردگاری بەرێ ئەوەی خوا ئەمری پێکردووی جێبەجێی کە دووەمیان تا عەقڵ نرخەکەی دەرکەوێ لەلات کە خوا چی پێبەخشیوی کە سەرنج نەدەی بۆ ماڵی ئەم و ئەو و پارە و پۆڵی خەڵک بڵێی خوا کە ئەمەی پێ بەخشیوم لە دوای دین و ئیمان هەموو شتێکم هەیە واللهی ضرورە کە خوا شێتی دروست کردووە ئەو کەسانی خەلەلی عەقڵیان هەیە پێیان دەڵێن شێت لە کۆمەڵگادا ئەگەر ئەو ناوە گونجاو بێت ناوێکیکەم پێشک نەهات ئینا جوان نیە هەر بەو ناوەش ناویان بدەین بڵێن خەلەلێکی عەقڵیان بۆ دروست بووە ئەو کەسانە لە وڵاتاندا شێتخانە هەیە کە لە وڵاتی ئێمەدا بەداخەوە لە کوردستانە تا ئێستا پێم شک نایە هەبێ کە ضرورە هەبێ بۆ؟ یەکەم بۆ حورمەتی ئەوانە کە سوکایەتیان لەسەر جادە و کۆڵانەکان پێ نەکرێ خەڵک پێیان ڕانەبوێرێ کاتی خۆیان بەوانە بەسەر نەبا دووەمیشیان بۆ ئەوەی کەوا مەدرەسەیەک بن ئینسانەکان بڕۆن لەو مەدرەسەیەدا ئەمجا کە ئەوانت بینی دەزانی خوا چ خەڵاتێکی گەورە کە عەقڵتە پێی بەخشیوی دکتۆر محەممەد عەبدوڕەحمان عەریفی یەکێک لە مامۆستاکانی زانکۆیە لە سعودیە و پیاوێکی زۆر نووسەرێکی ناودار و بەناوبانگە لە زۆر لە کەناڵی فەزایی ئاسمانیەکانیشەوە وتار و بەرنامەی هەیە ئەڵێ سەردانی وڵاتێکم کرد لە ئەوروپا کە نەخۆشیەکانیش دەروونی زۆر بوون خەڵکی شێتی زۆر بوو داوام کرد لە ڕێی بەرپرسانی وڵاتەوە کە سەردانێکی ئەو شێتخانەیە بکەم لە ڕێگای بەڕێوەبەری شێتخانەکەەوە چوین بە قاعەکان داگەڕێن جا بە سەراتەکەی زۆرە من چەند نمونەیەکی لێ هەڵدەبژێرم ئەڵێ چوومە ژوورێکەوە لە دوای شیشەکانەوە شیشی زۆر ئەستور کە ئینسان نەتوانە زەفەریان پێبەرێ بینیم کەسێک لە ژوورێکایە، ئەو ژوورە هەر هەمووی ئیسفنجی ئەستووری پەمەییە، سەقف، دیوار، ئەرز، هەمووی. وتم، باشە ئەم ژوورە بۆ وایە؟ وتیان، ئەم پیاوە بە تەنها لەم ژوورەدایە، چونکە خەلەلەکەی مێشکی کە پەیدا بووە ڕقی لە دیوارە، سەری بە دیوارە کێشێت، قاچی بە دیوارە کێشێ، ئەیەوێ بە ددان ئەو گەچ و دیوارە لێ بکاتەوە. بۆیە لە ناچاریدا هەموومان بۆ کردووە بە ئیسفنج بۆی حەرچی سەری خۆی پێکێشا ئازارێکی وای پێ نەگا کە لە ناو بچێ سبحان الله ئەم ئینسانە وای لاتۆ ڕقی لە دیوارە لەبەرەوە تەواوی ئەو ژووران بۆ کردبوو بە ئیسفنج دووەمیان وتی کەسێک سێ کەسمان بینین بە کورسێکەوە کورسێک لە چیمەنتۆ گیرا بوو بە زنجیری ئاسن دەست و قاچیان بە کورسێکەوە بەند کرا بوو کاتی خواردن وتم چۆن نانیان دەنێ وتی دەمیان دەکەنەوە شتیان دەخەینە بینەوە هیچ مەجالیشی جوڵانیان نەماوە وتم ئەمانە بۆ وتی ئەمە هیچ شتێ خۆیان بۆ ناگرێ ئاوا شەو و ڕۆژ لەسەر ئەو کورسیان پیسایەکان لە ژێرەوە دادەدادون لە ڕووتان و پاکیان دەکەینەوانێ و خواردن بەدەمیانەوە دەکەین بەس بیکەیتەوە نە پەنجەرە دێڵێ نە دەرگا ئەو شیشە زەبەلاحانە لێک دەکەنەوە وتم ئەمانە کەیوان وتی والله ئەم سێ کەسە یەکەمیان دە ساڵە وایە دە ساڵە لەسەر ئەو کورسەیە دووەم حەوت ساڵە وایە سێمیان تازەیە و پێنج ساڵە هێناویانە بۆم بەشە سبحان اللە سێیەمیان وتی پیاوێکمان بینی تەمەنی پەنجا ساڵ دەبوو سەر و ڕیشی سپی بەڵام ئەوەی جێگەی سەرسوڕمان بوو بە چیچکانەوە دانیشتبوو ئاوڕی بۆ ئادای نەوانێ و خێسەیەکی لێ دەکردین لەناو کۆمەڵە شێتێکی زۆرە داندرابوو بەڵام ئەوەی لەناو ئەوانە ئەمەی جیا دەکردەوە عەورەتیشی بەدەرەوە بوو ئەوەی پارچەیە جل بێ لەبەریانە بوو ئەڵێ وتم ئەمە دیمەنێکی زۆر هەژێنەرە ئەمە بۆ ئاوایە وتی ئەوانە شێتن نازان عەورەتی ئەم چییە و چاکە و خراپە چییە عەقڵیان بەوە ناشکێ بەڵام ئەمە دوژمنی جل و بەردە هەرچی جلێک لەبەری کەی پارچە پارچە قوتیەدا لەسکیشی ئابێتە ئازاد و جلەکەش بەبەر خۆیەوە ناهێڵێ بۆیە چەند ساڵێکە ئاوا بە ڕووتی دادەنیشێ بەڵێ خۆشەویستان وتی چوارەمیان ویستم بڕۆین وتی دکتۆر ژوورەکان زۆری ماوە بەڵام وەرە سەیرکە ئەم ژوورە تایبەت کراوە و پارەیەکی تایبەتی لە بانقی ئەم پیاوەوە دێ بۆ ئەم ژوورە و خزمەتی ئەم شێتانەشی پێ دەکرێت وتم جا بۆ ئەمە بۆ خۆی چیە وتی ئەوە گەورەترین بازرگانی ئەم وڵاتەیە گەورەترین بازرگانە خاوەنی سەدەها ملیۆن دۆلارە لە کتوپڕێکە عەقڵی لەدەستدا و کەس و کار و منداڵەکانی هێناوێنە ئێمە لێرە خزمەتی بکەین بە پارە وتی لەوەش سەیرتر وەرە با بڕینە ئەو ژوورە سەیرم کرد کوڕێکی گەنجی زۆر جوان هەر شیرین سەیری کەی وتی ئەوە شێتە و بە زنجیر بەستبوویانەوە وتی ئەوە ئەندازیاری کۆمپیوتەر و خاوەنی کۆمپانیایەکی گەورەیە لەسەر کۆمپیوتەرەکە نەخشەی بینای دەکێشە عەقڵی لەدەستدا شێت بوو ئێستا هێناویانە بۆ ئێرە خاوەنی ئەو کۆمپانیا ئەو هەموو شەهادە لە زانستی کۆمپیوتەرە ئەندازیاری کۆمپیوتەری لە شێخانەیە بەڵێ ئەمجا هەر هاوارم دەکرد دەمگوت ئەم دکتۆرە دەڵێتم الحمد لله الذي عافاني مما ابتلاك به هەرچیم دەبینم سوپاس بۆ ئەو پەروەردگارەی کە ئەوەی تۆی پێ تاقی کردوتەوە خوا منی لێ پاراستووە ئەوانەی کە شێتن ناوێت گاڵتەیان پێ بکرێ ئەبێ بە مامۆستا بزاندرێن سەیری ئا ئەو مامۆستایەکەی ئەمجا ئەزانی خوا چ خەڵاتێکی گەورەی بە تۆ بەخشیوە لەبەرئەوە زۆر هەڵەیە سەریان بکرێتە سەر ئەوانەی کەم عەقڵن یان بە تەواوەتی شێتن کاتیان پێ بەسەر ببرێ و مەجلیسیان پێ گەرم بکرێ ئەوە جەریمەیەکی زۆر گەورەیە ئینسان پێی تاوانبار دەبێ ئەبێ وەڵڵاهی وەکو مامۆستایەک سەیری کەی لە پەناوە دەستەکانت بەرزکەی بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ من چیم فەرقە لەگەڵ ئەو شێتەیە کە دەست لە پیسەکەی خۆی دەنێ کە ئەو عەقڵەت بە من بەخشیوە و من ئاوا بە پاک و خاوێنی خۆم دەبینمەوە سێیەمیان بۆ ئەوەی کەوا ئینسان ژیریەکەی عەقڵەکەی لێی سوودمەند بێ ئیماندارانی بەڕێز هەوڵ بدە بەردەوام ئارام بە هێمن بە دوور بە لە تووڕەیی و هەڵچوون چونکە ئینسان چەندە تووڕەیی تێدا بێ ئەوەندە ژیریەکەی کەم دەبێتەوە حتا پلەی تووڕەبوونی ئینسان بەرز بێ ئەوەندە ئینسان ژیری و عەقڵی دەتە خوارەوە ئەڵێ لە شاری بەغادا هاڕون ڕەشید خەلیفەی عەباسیەکان بووە باڵوڵ هەبوە بەهلول بوە پێڵەن باڵوڵی شە لە کوردەواری شە لەگەڵ کابرایەکی شە تا پیاسەی دەکرد باڵوڵ زۆر پیاوێکی بە بەزەی و ژیر و داناش بووە بەڵام کاری ئەوەندە سەرسوڕهێنەری کردویان زانیوە شێتە ئەم دەستی ئەم شێتەی گرتبوو دڵنەوایی دەکرد و پیاسەی پێ دەکرد لەلای ڕووباری دیجلەدا ئەڵێ هاڕونە ڕەشید و حیمایەکانی چون لیان نزیک بوونەوە هاڕون وتی، باڵوڵ، ئەمە چییە لەگەڵ ئەم شێتە؟ وتی، دە ئێوەش بەندەی خوایە و پێویستی بە هاودەمێک هەیە. وتی، بەخوا بە خۆڕایی نییە پێت بڵێم باڵوڵی شێت، لەو هەموو خەڵکەیا شێتێکت دۆزیوەتەوە. ئەرێ باڵوڵ ناوی چییە؟ مەعنای چییە؟ وتی، قوربان تۆ پێم بڵێ ئەرێ هاڕوون ناوی چییە؟ وەڵ، مەعنای چییە؟ وەڵاهی ناوێکی ناخۆشە. یەکسەر ئاڕۆنە ڕەشید هەڵچوو، تووڕە بوو. وتی، بە ناوی من دەڵێی ناخۆشە؟ باڵوڵ سەیری شێتەکەی کرد وتی، خەمن نەبێ ڕەفیقمان بۆ زیاد بوو. ئێمە کە لە بەغا هاتینە دەرەوە دوو کەس بووین، ئەوە بووین بە سێ، هاڕوونی شاتە تەنیشتمانەوە. وتی، بۆ وام پێ ئەڵێی؟ وتی، ئینسان کە تووڕە بوو لە ڕیزی شێتاندایە. ئا تۆ لەم کاتەدا هەڵچووی؟ لەم کاتەدا شایەنی ئەوە نییە خەلیفەش بی، لە ڕیزی شێتەکاندا حیسابت بۆ بکرێ. لەبەرئەوە هەڵچوون بەشێکە لە شێتی، بۆیە پێغەمبەری ئیسلام صلی اللە علیه. وسلم، سەروەر و سالار و مامۆستا و پێشەنگی ئێمە، بە ڕەفتارە جوانەکانی ئاگاداری دەکردینەوە کە لە ساتەوەختە سامناکەکاندا، دڵ ئازاردەرەکاندا، ناڕەحەتییەکاندا هەوڵدەین ژیریمان لە دەست نەدەین. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەچمە خزمەت ماڵەکەی، کۆمەڵە سەحابی میواننی، لە غەزا گەڕاونەوە، لە سەفەر گەڕاونەوە، خۆشەویست زۆری خۆشدەویستن، بربوونیە ماڵەوە لەو کاتەدا لە ماڵی خاتوو عائیشەدا بوون ئەو ڕۆژە سەرەی بوو کە لە ماڵی خاتوو عائیشە میوانی بێ بۆ خۆی بێ هەرچێک بێ لەو ماڵەدا سەرەیەتی ئەفەرمێن لە ماڵی خاتوو عایشەشا خواردنێک نەبوو خواردنێک نەبوو ئا ئەم میوانانەش هاتبوون ئەی خوایە چیان لێ بکە ئوم سەلەمە دەرگاکەی بەو دیوەوە بوو دایکی ئیمانداران خێزانی تری پێغەمبەری خوا سەم ناوی ئوم سەلەمە بوو کە هەستی بەمە کرد پێغەمبەری خوا میوانی هەیە و عایشەش هیچی نییە پێشتر زانیوێتی قاپێ خواردن بۆ خۆی خواردوویەتی بۆ ئەوەی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لەم دوو ناڕەحەتیە ڕزگار کا بۆ خۆی چیتەڵەیەک لە قاپی گڵ دروست کراوە خواردنێک لە مەنجەڵێکی بچکۆلەدا ئەوەی هەیبوو هێنای و تەسلیمی کرد وتی ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەمە بۆ خۆت و میوانەکان لەو کاتە خاتو عائشە غیرەی جوڵا وتی سەیری ئەم ژنە چۆن دەیەوێ خۆی شیرین کا لەبەر چاوی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم میوان لە ماڵی منایە با بە برسیەتی بڕوا مەنجەڵەکەی لێوەرگرت و لەبەر چاوی ئەو هەموو میوانە بە عەرزەکەیدا دا و خواردن پڕژا مەنجەڵەکەی شکان گڵینەکەی شکان ئەبیهێنە بەر چاوت ئەبێ پیامەی خاصەسەم ئەگەر کەسێکی ئاسایی بووایە چۆن ژیری دەگۆڕا لەم کاتەدا لەم وەختێ سامناکەدا تۆ ئەمە بەرامبەر خۆت و میوانت بکرێ هەر ئەوەندەی فەرموو فەرمووی کول و گڵ بووە وەکو شوشە نەبوو بڵی پارچەی لەگەڵ تێکەڵاو بێ خواردنەکە کۆکەنەوە کۆی کەنەوە دانولەیەک بۆ شتێک بۆ کۆی کەنەوە کول و بخۆن، غارت امکم، غارت امکم، دایکتان غیرەی کرد، عائیشەی دایکتان غیرەی کرد، هیچ جنێو گوێ مەدەنێ، با خواردنەکەی خۆمان بخۆین. وەڵڵا عائیشە خان هیچی بۆ نەمایەوە، پێغەمبەر فەرمووی بێنە مەنجەڵەکەی بۆ ببژێرە، تۆش کیتەڵەکەی ماڵی خۆتان بێنە و بیدەوە بەو لە جیاتی ئەوە. کێشەکەی کۆتایی پێهێنا. زۆر جار ئافرەتێک کە تەڵاق دراوە غەڵەتێکی ئاواشی نەکردووە کە دەگاتە ئەوەی کۆمەڵە خەڵک پێوەی مەشغوڵ دەبن. لەو مەوقیفەدا ژیر ئەوەیە خۆڕاگر بێ، هەوڵی چارەسەری مەسەلەکە بدا. پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم لە غەزا دەگەڕانەوە کابرایەکی نابینا بەشداری غەزاکەی کرد بوو سبحان الله منافق بوو ئەم پیاوە بە نابینایی چاوەکانی نەمابوون لە دەستی دابوون لە خزمەت پێغەمبەر صلی اللە علیە و سلم لە ڕیزی سوپای موسڵمانانە ئەمە زۆر خەتەرە کەسێک لە ڕیزی سوپادا لە پشتەوە بێ و خیانەتیش بێ نابیناش بێ لە دڵەوە ڕقی لە پێغەمبەر صلی اللە علیە و سلم بوو منافق بوو ئەڵێ کاتێ کە سەرکەوتنی موسڵمانەکانی بۆ باس کرا کە موسڵمانەکان لەو جەنگەیا سەرکەوتوون، مشتێ گوڵ و خۆڵی هەڵگرت، وتی، ئەی محەمەد، خۆزگە دەمزانی ئەگەر ئەم مستە گڵە باوم ڕێک ئەچێتە ناو چاوی تۆ، وەڵڵاهی ئەم بام کرد بە دم و چاوتا. تۆ سەیری ئەم قسەیەکە. سەحابەکان شمشێریان لە دەرکێشا، وتیان، ئا ئەو مونافیقە لە سەری بدەن. پێغەمبەر فەرمووی، وازی لێ بێنن، وازی لێ بێنن. ئەمە وەکو چاوی نابینایە دڵیشی نابینایە ئەبێ بەزەیمان پیابێتەوە پەنا دەگرم بەخوا کەسێکی نابینا بێ مستە ئەگەم مستە خۆڵەکەشی بە چاومان کردایە دڵنیا بن بە لە بیتکەیەکمان لێ نەیەدا ئەمە دڵیشی نابینایە ئەینا نابینا ئەوە نیە چاوی نابینایە نابینا ئەوەیە دڵی نابینایە من بەزەیم پیارێتەوە ئەم پیاوە بە عومری خۆی کەس زلەیەکی لێ نەداوە ئەوەندە عاقڵە ئەم هەموو هێز و توانایە و ئەو قەبیلە گەورە لەبەر دەستیایەتی نەیهێشتەوە خزمەکانی تووشی شەڕێک ببن یان بۆ خۆی تووشی نەکسەیەک ببێت زۆر بە عەقڵە کابرایەکی دەوڵەمەندی لێ بوو وتی جا بۆ نان ئەمڕۆ من وای لێکم زلەیەکی لێ بدرێ وتیان چۆن؟ وتی ئێستا دەیشێوێنم ئەو پیاوە کە ئێوە مەدحی دەکەن من بە هەزار دیناری ئاڵتون بۆن وەنە بە دەفتەرێ دۆلاری ئەم زەمەنە دەکا کابرایەکی بەکرێ وتی تۆ زۆر محتاجی تۆ زۆر احتیاجی دەبوژێیتەوە تا ماوی دەوڵەمەند دەبی بڕۆ ئەوە بۆ خۆی بێخەم دانیشتۆ تەزبیحی بەدەستەوەیە لە پڕا زلەیەک کێشە ببنانی گوێیە دە ئێمە بۆ پیاوێکی ڕێز عەشیرەتی ئاوا گەورە هەزار شمشێر بەدەستی هەبێ زۆر نەفسەیەکی گەورەیە کابرایەک بێ بە حیچ و خۆڕای زلەیەک لێدا کابرا لە تموحی پارەکە وتی بە یەک کەڕە لە هەژاری ڕزگارم دەبێ چوو بە بێدەنگ لێی نزیک بۆوە ئەویش وەی زانی سەلام و کەلامی هەیە لەگەڵیا بە هەموو هێزی خۆی جا کابرا چونکە زۆر بێعەقڵ بوو مەچەکیشی ئەوەندە ئەستور بوو لەو کاتە بە هەموو هێزی خۆی زلەیەکی تێسرەوان خەریب و چەناگەی خواکە زۆر ئازاری پێگەیشت بەڵام ئەم پیاوە ژیرە بە ژیری ناسراوە وتی کوڕم ئەم کارەت بۆ کرد وتی من بە پارە ئەم کارم کرد ئیتر تۆش لێم ئەدەی سجنم ئەکەی دەم کوژی من هەزار دیناری ئاڵتوونم لە جیاتی ئەم زلەیە وەرگرتووە کە زلەکە لە تۆ دەم وتی ئاخر پێیان وت لە کێی دەی زلەکە وتی وەڵا لە ئەحنەفی کوڕی قەیسی دەم وتی دەی بەداخەوە پارەکەت حەڵاڵ نەکرد چونکە خۆ من هەو نیم داماوێکی وەکو من ئەگەر ئەحنەفی کوڕی قەیس بم بۆ بەتەن نەشم شێرم پێیە و نەچەکم پێیە ئەحنەفی کوڕی قەیس ئەو پیاوەیە کابرایەکیش لەو بەرەوە بوو ناوی حاریسەی کوڕی قودامە بوو ئەڵێن ئەوەندە تووڕە بوو تووڕەبوونەکەی بەشی ئومەتێکی دەکرد وتی ئا ئەوە ئەو پیاوەیە ها شمشێرەکەی بەڕووتی لە تەنیشتەوەیەتی ئەوە ئەگەر پیاوی بڕۆ زلەکە لەودە بەڵام من گەر نشلازا بێ هیچیشت پێ ناڵێم کابرا ڕۆی وتی دە بەخوام بە هەڵم من هاتوم دیارە ئەوان ئاماژەیان ئاوا کردو من ئاوا تێگەیشتوم ڕۆیش بە هەموو هێزی خۆی زلەیەکی لەودا بەڵام هێشتا زلەکەی بە بنانگەی دەتەواوەتی نەکێشابوو کە بە شمشێرەکەی لە مەچەکەوە دەستی قەتان وتی ئەوەی کە زلە لە مندا ئەبێ مەچەکی بقرتێ کابرای توڕە وەڵا لەوێ لە خوێنی خۆیا گەوزاندی وتیان چی بوو ئەحنەف وتی ئەمە بەڵا بوو ڕووی تێکردبم بەبێ ئەوەی لە شوێنی خۆم هەستم بە زلەیەک ڕزگارم بوو ئەو دەستەشی کە غەدری لێکردم بە بڕینمدا بەڵام بەبێ ئەوەی بۆ خۆم بیبڕم بڵێن کابرایەک خۆی هێنایە ڕیزی کابرایەکی نەفامەوە ئەهەژ عەقڵ چەند گەورەییە تۆڵەی خۆشی لێ کردەوە کابراش کەم بێ بوو جارشکە زلە بە پارە لە خەڵک نەدا بەڵام بەبێ ئەوەی ئەم لە شوێنەکەی خۆی هەستێ عقل ئەوەندە گەورەیە کە خوا بە ئینسانی ببەخشێ بەڵێ خۆشەویستان علەمایان دەفەرموون ژیر ئەو کەسەیە سێ سیفەتی تێدا بێ دنیا بەجێ دێڵێ پێش ئەوەی دنیا ئەم بەجێ بێڵێ اللە اکبر لەو قسەیە واللەی ئەو وەقتەی کە دەمانخەنە دارە مەیتەکەوە کوڕە پێش ئەوەش دنیا خواحافیزی لێ دەکا ئەڵێ سویچی سارەکە تەسلیمی کە ئیتر تۆ ئی تۆ نەما دەبێ بدرێ بە یەکێکی تر ئەم خانۆ جێی تۆ نەما ئەم دۆشەکە جێی تۆ نەما ئەم سیستەمە جێی تۆ نەما دنیا وازل لێ دێنێ دەی پێش ئەوەی ئەو وازل لێ بێنێ تخوا تۆزە دڵی لێ بەردە تۆ تۆزێ وازی لێ بێنە هەموو شتێک لە پێناوی دنیادا مەکە دووەمیان، عاقڵ ئەو کەسەیە خوا لە خۆی ڕازی دەکات پێش ئەوەی بە خزمەتی خوا بگات لە قیامەتدا، پێش ئەوەی بگاتەوە لیقای خوا، خوای لە خۆی ڕازی کردووە. سێیەم، ژیر ئەو کەسەیە گۆڕەکەی ئاوەدان دەکاتەوە پێش ئەوەی بیخەنە ناویەوە، بە دەستی خاڵی ناڕواتە قەبرەوە، پێش ئەوەی بڕواتە ناویەوە، چۆن ئامادە نییە بچێتە خانووی چۆڵەوە تا کەلوپەلی تیا نەبێ، ناهێڵێ بچێتە گۆڕێکەوە کە چۆڵ و هۆڵ و بێکردەوە بێ. بەڕاستی ئاو کەسانە ژیرن. خۆشەویستان پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەموو خەم و هەممی ئەوە بوو کە ئەم ئوممەتە ژیری لەدەست نەدا بە بینینی دیمەنێکی سەرسوڕهێنەر عەقڵی لە تەوەرەی خۆی لانەدا با بچینە خزمەت پێغەمبەری خوا صلی اللە وسلم کاتێک کە ئیبراهیمی کوڕی وەفاتی کرد هەموو شاری مەدینە لەگەڵ خرۆشانی دڵی پێغەمبەری خوادا صلی اللە وسلم خرۆشا پێغەمبەری خوا کە فرمێسک بە چاویا هاتە خوارەوە هیچ سەحابەیە خۆی بۆ نەدەگیرا لە هەموو شاری مەدینەدا خرۆخشان و گریان بوو لە تاوی ئەم مناڵە جوانە کە ئیبراهیمی کوڕی پێغەمبەر صلی الله علیه وسلم چونکە لەسەر باوەشی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕۆحی دەرچوو دوایین منداڵیشی بوو ئالەو کاتەدا سبحان الله ڕۆژ گیرا ڕۆژ دنیا تاریک بوو وەک ڕۆژ گیرانە گەورەکە یەک پارچە دنیا تاریک بوو چۆلەکە ڕاندەکە دەبنەن سوانەوە ئەوانەوە ویان زانی مەغریبە خەڵک هاواریان کرد وتیان، کسفت الشمس لموت ابراهیم، خوا ئەوەندە ئەم پێغەمبەرە و ئەم ئیبراهیمەی خۆش دەوێ ڕۆژی لە ئاسمانا بۆ گیران ڕووناکی ڕۆژی شاردەوە ڕۆژ گیرا لە تاوی ئیبراهیمی کوری پێغەمبەر صلی الله ئەوەتا ئاسمانیش بەشداری پرسەی کوری پێغەمبەری خوا دەکا صلی الله پێغەمبەر جەنازەکەی دانا ها عەقڵی ئەم خەڵکە خەریکە لا دەدا لەم کاتەدا ڕۆژگیرا و ئەم حادیسەیەش لە مەدینە ڕووی داوە چووە سەر مینبەر خەڵکی کۆ کردەوە فەرمووی خەڵکینە ڕەحمەتی خواتان لێبێ ئاگادار بن ان الشمس والقمر لا ينكسفان لموت احد ولا لحياته ئەو ڕۆژە و ئەو مانگە بەخوا خوا لەبەر خاتری لەدایک بوون و مردنی هیچ کەسێک نایانگرێ ڕووناکیان ناشارێتەوە والله ئەوە هیچ پەیوەندی بە مردنی کوڕەکەی من و ئازاری دڵی منەوە نییە ئەوە سروشتی کەونە، ئەوە دەسوڕێتەوە، لەم وەختەیا مانگ هاتووەتە بەینی زەوی و خۆرەوە و ڕووناکیەکەی ناگاتە زەوی و دنیامان لێ تاریک بووە، ئەگەر شتی ئاواتان بینی مەیخەنە پاڵ کەسێک بڵێ خوا لەبەر خاتری فڵان کەس ڕۆژی شاردەوە، دڵنیابن خوا بۆ کەس ئەمە ناکا، لئەحەدین بۆ هیچ کەسێک ئەگەر بۆ پێغەمبەر و کوڕی پێغەمبەریش بێ، فإذا رأيتم ئەگەر شتی واتان بینی یەک شت بکەن فصلوا سەر داخن و نوێژ بکەن بۆی لەو تیشکە زیان بەخشانە سبحان الله لەو هەموو عیلمێک کە پێغەمبەری خوا پێ بەخشین نوێژ بکە نوێژێکی درێژی ڕۆژگیران هەتا تۆ نوێژەکە دەکەی ڕۆژیش تەواو بەر دەبێ ئەو تیشکە زیان بەخشانەت پێ ناگا وادعوا الله لەخوا پاڕەوە بڵێ خوایە گیان ئەو ڕۆژەمان لێ نەشاریتەوە شەوی تاریکمان هەموو کاتمان لێ نەکەی بە شەو ئەمە بکەن ها عەقڵی خەڵکەکەی ڕاست کردەوە وەڵڵاهی پێغەمبەری خوا سەڵ سەلەم ئەگەر سەرکردەیەکی دنیایی بوویایە ئەگوت ها خەڵکینە بزانم من چەند گەورەم بە فرسەتی ئەزانی ئەمە بەڵام نا نابێ عەقڵی میللەت فێڵی لێ بکرێ ئای ئەم میللەتەی ئێمە چەندین ساڵە ئەم عەقڵەی فێڵی لێ دەکرێ هەرچی دێ فێڵێکمان لێ دەکا هەمووشمان هەر چەپڵەی بۆ لێ دێڵێن وەڵڵاهی قوربان ڕاست دەکەی نەخێر ئەبێ سەرکردە بڵێ ئا میللەت چاو ڕۆشن بە بەخوا ئەو مانگ و ڕۆژە لەبەر خاتری من ناگیرێ لەبەر خاتری منیش ڕۆشنایی بە زەوی نەبەخشیوە ئەمە سوننەتی خوایە پێغەمبەری خوا صلی الله علیه کابرایەکی سەحابی لە مەککەوە هات بۆ خزمەتی ناوی محلمی کوڕی جەسامە بوو وتی ئەی پێغەمبەری خوا مسلمان بوو پێغەمبەری خوا زۆر خۆشحاڵ بوو ماوەیەک مایەوە دوو سێ سەحابی لەگەڵیا بوون بە مەفرەزەیەک بە سریەیەک دەرچوون بۆ کارێک لە ڕێگادا لە نزیکی مەکەدا تووشی کابرایەک بوون کە ناوی عامری کوڕی ئیغبیتی ئەشجەعی بوو ئەم محەلیمە کە مسلمان بوو بوو لەگەڵ ئەو عامیرە کە هێشتا لە مەکە بوو کۆن دوژمنایەتیان هەبوو زۆریان ڕق لە یەک بوو کۆنە دوژمنایەتیەکی خوێناوی زەمەنێکی پێشویان هەبوو لەو کاتەدا عامر کۆمەڵێ بزن و مەڕی پێ بوو، کە تووشی ئەم دوو سێ سەحابەیە بوو، ئەم موسڵمانانە بوو، موحەلەمی دوژمنیشی لەگەڵیاندایە، سەلامی کردووتی، السلام علیکم و رحمة اللە، کە لە ئیسلامدا هەر کەس سەلامی لێ کردی خوێنی حەرام دەبێ، سبحان اللە، هەر کەس کە سەلامی موسڵمانانەی لێ کردی حەرامە بیکوژی، خوێنی ئەمین بوو لێت. ئەو سەحابەکان جوابیان دایەوە محلیم وتی نا ئەوە لە ترسانا سەلام دەکەی بەو خوا دڵ پڕە لە کوفر وتی دڵنیا بە خوا و پێغەمبەری خوام خۆش دەوێ موسڵمانم وتی نا ڕقە کۆنەکەی جوڵایەوە لەبەر خوای نەبوو ڕقە کۆنەکەی جوڵایەوەتی باشترین فرسەتە ئێستا ئەم عاملی دوژمنم بکوژم ئەبێتە بینی شەڕی کافر و مسلمان کەسیش سزام نادا تۆڵەی خێڵەکیشم لێ ناکرێتەوە ڕقی خۆشم بەسەرا دەڕێژم شمشێرەکەی لێ دەرێ ناو هیچی پێ نەبوو چەکی پێ نەبوو کوشتی فەرمووی قومان یەقینم هەیە فەرمووی دەی هاوار و وەیل و ناڕەحەتی و شیوی جەهەنەم بۆ تۆ ئەگەر وا نەبووبێ ئەی هاوار بۆ تۆ ئەگەر وا نەبووبێ چونکە تۆ دڵی ئەوەت چاق نەکردووە بزانی ئیمانی تیایە یان نا ئێمە ظاهر دەبینین کابراکە سەلامی موسڵمانانێک کە خوێنە سەرت حەرامە بەس سەلامی لێکردی حەرامە بیکوژی بڵێ جیهادی بەرامبەر دەکەم یان کافرە و یان ئاوای لێ دەکەم سەیری ئەم ئیسلامە چەند ئاشتی پەروەرە پیامبر وتی ای پیغمبری خواب دعام بۆ بکە خوالێن خۆش بێ فەرمووی یا ربی خوالێت خۆش نەوێت چونکە تۆ لەبەر خوا ئەم پیاوە نەکوشت وەڵاهی لەسەر غەرەزی ناودڵی خۆت بکوشتت ئەم ئیسلامە نابێ بەشی بەشی بەرژەوەندیە تایبەتیەکانی مرۆڤەکانی پێوە بێ ئەبێ خالیسەن مخلیسەن بۆ خوا کار بکەی دەفەمێ حەوت ڕۆژ بەسەر ئەم حادیسە تێپەڕی محەلەمیش بە نەخۆشیەک مرد دوای حەو ڕۆژ کابرای بکوژ مرد ناشتیان سێ جار شەو بوو ناشتیان جەنازەکەی قەبر فڕێدایەوە دەرەوە سبحان الله خبریان بۆ پیامبر صلی الله علیه و سلم برد وتیان ئەی پێغەمبەری خوا ئەم جەنازە گۆڕ لە خۆی ناگرێت دیارە زۆر تاوانبار و پیسە فەرمووی، ان الارض تقبل من هو شر من صاحبکم، وەڵڵای ئەم زەویە باوەشی بۆ هیوا گرتۆتەوە زۆر لەو پیاوە تاوانبارترە، نەخێر، ولکن الله اراد ان یعظکم، بەڵام خوا ویستی بەهۆی ئەمەوە کە نیشانی ئێوەی دا ئامۆژگاریتان بکا، تێتان بگەیەنێ دەرس و عیبرەت وەرگرن، لە گەڵ دینی خوادا بەرژەوەندی شتی ناو دڵی خۆتان تێکەڵاو نەکەن، ئەینا خوا ئەم ئەرزەی کردەوە بۆ ابو لهب و ابو جهل و ولید و ئەمانە خۆ ئەو لەو تاوانبارتر بوون، لەبەر ئەوە ئەم دیمەنە سەرسوڕهێنەرەتان بینی خێرا عەقڵی مرۆڤەکانی ئاگادار کردەوە خەڵکینە وا نەزانن وا نەزان هەرچی ئەرز قبوڵی کرد نیشانەی پیاوچاکییە هەرچی فڕێی دایەوە جا لێوا خاشی وا هەیە لە ڕووی پێکاتەی کیمیایەوە جەستە قبوڵ ناکا معنای ئەوە نییە ئەم کابرا زۆر خراپ بێ ئەبێ عەقڵەکان بکرێنەوە نابێ ئەم عەقڵانە دۆگما بن لە میللەتی ئێمەی کوردا. نموونەیەکی بەرچاو بۆ جەنابتان دەگێڕمەوە کە بەڕاستی پیاوچاکی ڕاستەقینە ناوێ شوێنکەوتووانی عەقڵیان دابخرێ. پیاوێک هەیە نازانم ئێستا لە ژیانا مابێ تا ساڵی نەوەت و هەشتیش لە ژیانا بوو شێخ حەما سەعیدی شێخ حەسەنی قەیتولی لە شاری ڕوانسەری ئێران کە شێخ و مرشیدێکی طریقەت بووە سۆفی و دەروێش و ئەوانەی هەبوون دەرمانسازێکی گەورەش بوو دکتۆری حەکیمێکی دەرمانسازیش بووە پیاوێکی موسڵمان ئەڵێ من لە تاران گەڕامەوە لە ماڵی ئەوان بە کارێکی دەرمانی گژوگیایی پێویستیم هەبوو لامدا ئەڵە ڕۆژێ دیمەنێکی غەریبم لەم پیاوە بینی سۆفی محەممەدێک لە ئاوایەکی دوورەوە هاتبوو بۆ خزمەت مرشید و شێخەکەی وتی سۆفی محەممەد ئەحواڵتان چۆنە وتی قوربان لە سایەی خوا و سەری جەنابتەوە عیبمان نییە فەرمووی تو ئەو خوایە لەگەڵ ناوی خوادا کەسی کە شەریک مەکە بڵێ بەس لە سایەی خواوە وتی قوربان بەخوا سەری تۆش پیرۆزە فەرمووی نە بەخوا برا واللهی ئێستا نمونەیەکت پێڵم شێخ بە دەروێشەکەی وت بە سۆفیەکەی وت وتی زستان بوو وتی ئا لەم کاتە سارد و سەرمایەدا قەسەم بەخوا بۆ تۆ ماڵ و منداڵت سەرە گوێرەکەیەک بە سووترە لەسەری ئا ئەم شێخە وتی استغفراللە وقم استغفراللە وتی برا استغفراللە ناوێ استغفراللە بڵێ بەڵام بەخوا براکەم ئەم سەرە ئەگەر دینداری و علم و خواناسی و عەقڵی تیابێ بەخوا بۆ خۆم بەسوودە بەڵام تو ئەو خوا من لە ئاستی خوادام بڵێ لە سای خوا و سەری تۆوە واللهی لەم زستانەیە سەرە گوێرەکەیەکتان بۆ بێنم بۆ ماڵەوە سێ ڕۆژ بۆ خۆتان نان و گۆشتاو دەخۆن بەڵام خوانە کە دەسەری من ببڕن و فڕێدەنە ماڵەکەتەوە بەخوا دنیا لێ دەبێتە چەرمی چۆرەکە بۆ ناشالێتەوە لەبەرئەوە سەرە گوێرەکە یەک بەخوا بۆ تۆ بەسوودترە سەری خۆم بۆ خۆمە بۆ سەری من دەبێ ئاستی خوا نعوذ بالله دەڵێ ئەگە ئەوم بینی زۆر دڵخۆش بووم شێخێک کە لە جیاتی ئەوەی کەوا دەستخۆشی لە دەبڵێ ڕاست دەکەی دەروێژەوەی کە حەتە هی سەری منە وتی نە بەخوا ئەمەش و هی تۆش و ئەو خەڵکەشە بووی ئەڵڵایە هەمووی هی سای خوایە ئەمە ئەمە دڵسۆزیە ئێمە ڕێزمان هەیە بۆ ئا ئەو مشایەخ و شێخ و تەریقەت و تەسەوفەی کە پیاوی ئاوا ڕازگۆ لەگەڵ شوێنکەوتوانیدا پەروەردە بکا خۆشەویستانم کۆتایی وتارەکەمان کۆتایی پێ هاتووە ئەوە دەڵێم ئەم عەقڵ و ژیریە کە خوا پێی خەڵات کردوین ئەگەر دینداری و ترسی خوا و مراقبەی خوایی لەگەڵ بێ بەڕاستی داهێنانی جوان وەکو ئا ئەمانە دەبەخشێ ئینسانێکی کامڵ دروست دەکا ئەم عەقڵ و ژیریە ئەگەر دینداری و خواناسی و مراقبەی خوایی بەسەریەوە نەبێ داهێنان دەکا بەڵام بۆ دەستبڕینی خەڵک ئەڵێن لە دێر زەماندا لە ساڵانێکی زوودا کابرایەک فێر بوو بوو زۆر ژیر بوو ها ژیری بەبێ خواناسی بەڵایە بۆ کۆمەڵگا ئەم پیاوە ژیر بوو مەیموونێکی هێنابوو مەیموونەکەی ڕام کردبوو مەیموونەکەی هێنابوو ڕۆژانی جومعە پێشەوەی بڕوا بۆ نوێژی جومعە قاتێ جلی جوانی لەبەر مەیموونەکە دەکرد جلی پیاوانە کوردەواریانە پشتێنێکی گەورەی بۆ دەبەست و دارجگەرێک و خەنجەری شیرە خستە پاڵیەوە مشکی و جامانەی تێکەڵاو دەکرد و لەسەری مەیموونەکەی دەکرد سواری وڵاخە بەرزەیەکی دەکرد و دەیهێنا لە دەرگای مزگەوتێکا ڕایدەگرت پێش ئەوی مامۆستا دەست کا بە خوتەی وت خەڵچینە ڕەحمەتی خواتان لەوێ بەزەیتان بە ئەم داماوەدا بێتەوە ئەمە مەیمون نییە ئەمە چییە ئەمە پاشای وڵاتێک بۆ سحری لێکراوە بە سحر کراوەتە مەیمون ئێستا ساحرەکان پارەیەکی یەکجار زۆریان دەوێ حتا ئەم داماوە بکەنەوە بە ئینسان سحرەکەی بەتاڵکەنەوە ڕەحمەتی خواتان لێ بە پارەیەکی بۆ بخەنە سەر ئەو بەرماڵە و کۆمەشێکی بۆ کۆ بکەنەوە هەر نەهێشتیوە خوای گەورە لەبەر خاتری ئەم ئوم محمد المصطفی صلی الله علیه وسلم قطعیا بەشەرێک هەرچەند کافر و ملحد بێ و سحری لێ بکرێ نابێ بە مەیمون نابێ بە بەراز ئەم هەموو خەڵکەی دەخەڵەتان بەم مەیمونە ئێستا ئیوا هەیە ڕۆژانە خەڵکی دەخەڵەتێنە بە ناوی کار پارەی مزگەوت و بە ناوی نەخۆش و بە ناوی فڵان و فیسارەوە وەک مەمونونەکەی کابراو کەسیش نێ لێ ڕاپڕە بڵێ کاکە بۆ وا دەکەیت ئەمە لەو زەمەنەدا لە وڵاتی خۆماندا ساڵی پار لە بڵاوکراوەی یەکێک لە خوێن ڕێکخراوە خوێندکاریەکانی و قوتابیەکاندا خوێنمەوە مامۆستایەکی بەڕێز بە سەراتی ئیسەیری نووسیوە ئەڵێ دوا پرسیاری من یەکێک بووم لەو کەسانی کە تەصحیح و سەحکردنی قۆناغی دوانزە شەشی ئامادەیی لەبەر دەستما بوو دوانزە کە دەکاتە شەشی جاران کە قۆناغێکە پێش زانکۆ مەسیری تەلەبەکانی لەسەرە من ئەوەم سەح دەکرد کۆتا پرسیار دەهاتە بەردەستی من کە سەیرم کرد لە وڵات چیاتی پرسیارەکە بەسەرهاتێکی سەیر نووسراوە نووسراوە ئەیەوە مامۆستایەکی ئەم وەرەقەی من دێتە بەردەستت من کچێکم وەڵاهی خۆم ئامادە کرد بۆ ئیمتیحان وەڵام لەم کاتەدا بەبێ ڕەچاو کردنی بارودۆخی ژیانی من بەبێ ئەوەی مڕاعاتی حاڵی من بکرێ من لە چ وەزعێکام تەلەبەی شەشی ئامادەی لە قۆناغی دوانزەیە چ حاڵێکی سامناک و ترسناک و ناڕەحەت و دڵەڕاوکێ هەیە ماڵێک هاتوون بۆ خوازبێنی کەم و شوکەم بە کوڕەکەیان بەڵام من بە هیچ شێوەیەک ئامادەی نەبوو شوو بە کوڕێوان و هیچ کەسیش کەم ئامادەیم تیا خوێن و بچمە زانکۆ پلەیەکی باش بەدەست بێنم بەڵام باوکم ڕازی بۆ بە تموحی ماڵ و سەروەت و سامان و سارەیان دەوێ من لەوان مارەکە وەڵی مێشکم وا داخرا ئەم شەو هیچ سەعیەکم پێ نەکرا جا تکایە ڕەحمێک بەم خوشکەی خۆت بکە و یارمەتیەکم بدە و دەرەجەیەکم بۆ دانە چونکە ئەوە حاڵ و مەسەلەی منە مامۆستاکە بە کە ئەوم بینی خەریب و فرمێس بە چاما دەهاتە خوارەوە ئەوەندە بە غەریبی نووسی بووی ئەوەندە مەزڵومیەتی خۆی باس کرد بوو کە ئەو شەوە سەعیدێتێک چوو هیچی لەبیر نەماوە نیشانی مدیری قاعەکەم دا وتی وەڵڵاهی جا نازانم چی بۆ بکەین هەر لەخۆوە دەرەجەی بۆ دادەنێی نازانم نەبێتە غەش نیشانی مامۆستایەکی ترمان دا وتی کاکە با ناوەکەی بکەینەوە کێڵم فێڵێک لە ئارادا نییە کە ناومان کردەوە ناوەکە ناوی کوڕێکەوە خۆی کردووە بە کەچ کوڕەوە هیچ سەعی نەکردووە ئەم سیناریۆی دروست لەوە مامۆستایش پێ بخەڵەتێنێ چاو لێ خۆمە ژیری ئەمە عەقڵە بەڵام عەقڵێک بۆ خەڵەتاندن بۆ فێڵکردن لەبەر ئەوە ئەگەر بمانەوێ عەقڵەکان شەوی بەراتەکە لە کوردەواریا ڕێزی لێ دەگیرێ لەو شەوەدا خوای پەروەردگار شەوی پێنجشەممەی داهاتوو دەکا ناگەینەوە جومعە شەوی پێنجشەممەی داهاتوو شەوی نسفی شەعبانە لە صەحیحا هاتووە لە فەرموودەی ڕاست و دروستی پێغەمبەری خوا صلی وسلم خوا لەو شەوەدا بە چاوی ڕەحمەت و میهرەبانی خۆی دەڕوانێتە بەندەکانی تەنها لە دوو کەس خۆش نابێ لە موشریک ئەو کەسەی شەریک بۆ خوا پەربڕیادا پەنا بە خوای پەروەردگار عەقیدەتان سەلامەت کەن یەکتاپەرستی خوای پەروەردگار لە دڵی خۆتان ڕابگەیەنن نەفع و زەڕ و شیفا و هەمووی بەس لە خوا بناسن و چاوەڕێ نەبن لە غەیری خوا هیچمان دەست کەوێ دووەمیشیان موشاحین ئەو کەسەی ناکۆکە ژن و مێردی ناکۆک باب و ئەولادی ناکۆک کچ و دایکی ناکۆک خزمی ناکۆک دراوسێی ناکۆک گەرنی خۆتان بە خەڵک ئازا کەن ئەوەی کە ناڕەحەت بووی لەگەڵیا دوعای خێری بۆ بکە کە دەستیشت پێی نەگەی خێزانەکان ئاش ببنەوە بەیەکەوە حتا پێشینانمان من زۆر جارەوە وتووە کە لەو شەوەدا یعنی شەوی پێنج شەممە کە دەکا چوارشەم لەسەر پێنجشەم ئێوارەکەی نانوخوانێکیان دروست کردووە وتویانە جەژنی بەراتە بۆی ئەم جەژنە ئەم نانخواردنە ئەم سفرە ڕازاوە ئەم چەوری و شیرینیە هەر خۆی محبەتێک دروست دەکاتەوە ژن و پیاوەک ژنەکە ماندوو بۆ پیاوەکە شتی کڕیوە و گردن ئازاییەک نانخواردنێکی جەماعی ئیشەڵڵا خواش بە چاوی ڕەحمەت سەیری ئەو سفرە و ئەو خوانە ئەو ماڵە دەکا ئەوە ئەرەوە بووە ئەینا لە دینا بڵێ بەو شێوەیە جەژنێک و شتێک و مەراسیمێک نییە جا خوای ڕەح ڕەحمان و ڕەحیم خوایە کە لە هەموو بەزەییان بە بەزەییترە یا ڕەبی خوایە بەزەییت پێمان نابێتەوە خوایە لە شەوی نیسفی شەعبان و هەموو کاتەکانە بە چاوی ڕەحمەت و بەزەیی خۆت تەماشامان کەی لە شیرک و هاوبەشپەرستی بۆ زاتی ئەڵڵا خوایە بمان پارێزی عەقیدەمان ساغ و سەلامەت کەی یا ئەڵڵا یا ڕەحمان یا ڕەحیم لێت دەپاڕێمەوانێ یاڕەبی عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی ئەو قوتابیانەمان کە لە دوانزەی ئامادەیدا ئەنجامەکان ڕاگەیاندرا سەرکەوتوو بوون دەرچوون یاڕەبی پیرۆزیان بێ و بەدڵی خۆیان بە کۆلێج و پەیمانگای باش شاد بن ئەوانە کە دەرسیان هێشتۆتەوە یان دەرنەچوون یاڕەبی خوا هیدایەتیان بدەی ئیستیقامەیان پێ بەخشی زانستیان زیاتر کەی لە خولی دووەم و ساڵانی داهاتوودا ئەوانیش بە ئەنجامی باش بگەین یا ئەڵڵا ئامین ئامین والحمد لله رب العالمین